دەبێ بنەماڵەی ڕۆژین ژاگادار بکەینەوە بە ئاهەنگێکی گەورە بکەین هەموو خەڵک داوات بکەین هەموو خەڵک. لە هەموو عەشیرەتێک خەڵک داوات بکەین. چ پێویستی بەو هەموو خەڵک لە خۆ کۆکردنەوە هەیە؟ بە ئێم نیە لەناو خۆمان ئاهەنگەکە گێڕین و تەواو. شتی وا نابێ ئەمە لە ئێمە ناوەشێتەوە. خەلیل ڕاست دەکا فەرهاد. لە ئێمە دەوەشێتەوە. دەبێ ئاهەنگێ بێ کە لە ئێمە بوەشێتەوە. دەبێ بنەماڵەی ڕۆژینیش ئاگادار بکەینەوە. ئۆۆ قسەی من لە گوێ ناگیرێ. خۆ ئێوە هەر بە قسەی خۆتان ئەکەن. قاچ داگرە ئەتانێ وا بڵێم ئاهەنگێکی زۆر گەورە بگێڕن هەموو خەڵکیش داوا بکەن چۆنە هەتا قودرەتیش داوا بکەن. قودرەت ها؟ بەڵێ. قودرەت لێمان تاڵ ئەکات. پێم ڕەوا نییە. قودرەت لە حەساری ئاکسۆیدە ها؟ لێمان تاڵ ئەکات. قوربانی ئەو دوو چاوت بم، باوکی باوکم. ڕاست! بەڵێ. بێشکەکە بۆ کوێیە بەی؟ کچێ بهێنە بۆ ئێرە. نابێ ڕوژین خانم. بێشکەکە و پێخەفی مناڵەکە ئەبێ لە ژووری بەریڤان خان بێ، ئەمە حافیزە خان وتی. ئەبێ وەک باوکێک ڕفتار بکەم کە مناڵەکەی خۆم نییە هەی ئەوانی خۆمان ئەوانی خۆشمان ئەڵێ نەبێ ئاهنگێکی گەورە ساز بکەین ئاهەنگێکی گەورە ئەگێڕین. پیاوماقوڵانی هەموو عەشەر بۆ ئاهەنگەکە دەعوەت کراون. منیش بیرم کردەوە کە زەماوەند بێ قەمبەر و ئاهەنگ بێ قودرەت ساز ناکرێ. لەبەرئەوە بڕیارم با کە تۆش دەعوەت بکەم. ئیتر حەز بکەیت و بێیت. لەسەر سەرمانت دانێن قۆدرە چ ناراوەغڵۆ. ئەڵا ئەڵا ئەمە سەیرترین داوەتنامەی ژیانمە بۆ ماتبێ. کێ بوو تەلەفۆنی کرد؟ فەرات ئاکسۆیلو بوو پوری. چی دەویست ئەو سەرسەرییە؟ منداڵێکیان بووە. جا ئاکسۆیلویەکی بێ قیمەتی تر زیاد بووبێ بەمە چی؟ بۆ بە ئێمەی ڕادەگەیەنێ؟ دیارە ئاهەنگە گێڕن گوایە پیاو ماقوڵانی هەموو عەشیرەتەکان داوەت ئێ کراون ئینجا ئێمە چی بکەین نەدی و بدی مناڵیان بووە ئێمەشیان داوەت کردووە بەڕاستی داوەتیان کردووین. چی؟ ڕوو قایم و هیچ و پووچانە ئێمەش دەڕۆینە ژێر قاچیانی و پیرۆزباییان لێ دەکەیت وانیە؟ جا ئەگەر حەز بکەی دیاریەکی گەورەشیان بۆ دەبەین. ڕاست دەکەیت بەڵێ بەڵێ بیرۆکەیەکی باشە. ئەوە تۆ چی دەڵێی قودرەت شێت بوویت؟ هەتا من مابم هیچ چنار ئۆغلۆیەک ناچێتە ئەوێ، کە مردم لەگەڵ ئەوان ناچمە گۆڕستانیشت، ئەوە دەڵێی چی؟ ئەڵێ مەڕۆین، ئیتر کاتی ئاشتبوونەوە هاتووە، گەر تەنها بە ڕواڵەتیش بێت ئەبێ پێویستیمان بە ئاشتبوونەوەیە، تۆش ئەبێ بێی لەگەڵمان. من هەرگیز نایەم، هەتا زیندوو بم کەس ناتوانێ بمبات. لە سایەی تۆ ناومان پیس بۆ پورێ جادووکەر و مادووکەر و لە دەست پۆلیسەکە بە زەحمەت ڕزگارم بوو کابرا زۆری نەمابوو لە ژوورەوەم بکات ئاشتەواییەکی بە ڕواڵەتیش بێت کە خەڵک پێی بزانێ بۆ ئێمە تەکانێکی زۆر باشە. کانیاوەکانمان بۆ کردنەوە بە ئاو شاد بوونەوە لەمە زیاتر چیان دەوێت. ئەم حاڵەت پیرۆز بێت هیچ هێزێک بۆ ئەوێم نابات تەنانەت تۆش. لە ڕاستیدا دەزانم بۆچی دەچیتە ئەوێ باش دەزانم. ئەمڕۆ چۆنیت باشم؟ دوێنێ ئێوارە زۆر گریا ئەویش لێرە زۆر ناڕەحەت بوو بێژگەشیان نەهێنایە ئێرە گەر بژەنیایە ئاسانتر دەخەوت بێریڤان بە حافزەخان بڵێ بە هیچ جوورێک بۆ تۆ ئامادە نەکەن من لێرە ڕەحەتم بۆ تۆش ناڕەحەت کەم خۆ ژوورەکەی تۆ شەر بچووکە نازانم منیش تێ نەگەیشتم سەیرێم خەڵکە بکە هەموویان وا لە خۆشی ئافرەن ڕاستیەکە بزانن چی ڕوئەدات. هەر گوێشی نایەمێ. هیچ شتێکم لە دەست نایەت. باشتر وایە هیچ نەدرکێنیت بۆ خاتری مناڵەکەت. باران خەبەری نییە. یان ڕۆشتووە یانیش کوشتوویانە. تەنها مامەوە بێریڤان. تەنها و تەنها مامەوە. ئەی من نیم؟ هەیت. لەوانەیە پێویست بکات لە یادی کەیت. گەر بمتوانیایە هەڵبەت لە یادمەکرد. بەڵام ناتوانم. ئەتوانم لە باوەشی بکەم؟ سەیریکە دەقاو دەق باوکێتی وانێ بەریڤان خی جان هەمان دەم هەمان لووت پیایی ماڵەکەم ئاغا بچووکەکەم هەموو شتێک بە قوربانی تۆ بێت. حافزە خان بەشکەکەت نردۆتە ژووری من با لێرە بێش ڕۆژین ئەوێت لەم ژوورە مێنێتەوە شتیوا دەبێ ڕۆژین هەر لێرە دەمێنێتەوە منداڵەکە لە ژوورەکە ئێوە دەبێت ڕاست بۆ شیرپێدان دەهێنێتە لای دایکی من منداڵەکەم نادەم من لەگەڵی دەخەم و لەگەڵی هەڵستم لێ جانابمەوە بزانە ڕۆژین دیارە مە نازانیت ئەگەر دایکە تۆی گەورە کردایە دەتزانی چۆن ڕەفتار بکەیت بەڵام فێر دەبیت منداڵ هی بێریڤان و فەرهادە تۆ تەنها دایکی ئەویت و تاو هەوەی بێریڤانی منداڵەکە تێرشیرە تێرە ها ڕاست بی بە ژوورەکەی خۆی دەی بێریڤان با بڕۆین ڕۆژین با پشوو بدات. پێریڤان کورانە کا سەختە و مەختە بن ها زۆرم لەمانە پێویستە چاوم بەمن تێر نابێ کورە هەر خۆغە پارچە کاغەزێکە بەڵام بزانە چەند جوانە بێ پارە ناکرێت هەموو وەرە وەرە ئەوە هاتم ئەوە هاتم ئۆ بەخێر بێ بەکراگە فەرمو فەرمو نا نایە مەژوورەوە بە پەلەمە هەواڵێکی خۆشم بۆ هێناوی چی بووە؟ ئەیوێ هێشتان چاوەڕێی کەم؟ نا منداڵێکمان بووە کوڕیان بوو؟ ئا چەند کیلۆ؟ چوار کیلۆ و نیو هەر ئێستا دێ با پێڵاوەکانم بۆستە بۆستە پەلەمەکە ئاهەنگێکی گەورە ساز دەکەین تۆش داوەت کراوی سەبرێکت هەبێ. بەڕاستە؟ منیش داوەت کراوم؟ ئاها دەی خوا حافیز. دوای ئەتبینم بەکر ئاغا. ها. ئاغا ژن هیچی پێ نەناردوویت؟ نا هیچی نەناردووە. ئەی باشە کەی ئەینێرێت کە مناڵەکە بوو بە سەرباز ئەی بەسە ئیتر مناڵەکە کوڕە چوار کیلۆ نیوە کورا هەفەری بۆ ڕۆژیر گوێ لە من کە و ئەوەنە پەلە مەکە بۆ چۆ ئاغاژە نەبینم جارێ کەس لە خەوا وەستا برا. زۆر گرنگە پێیان بڵێ. ناتوانین کەس لە خەوا سێنێن ئەوە ئەمری ئاغایە. باشە لێرە چاوەڕێکەم دەی. ئەرێ و کابرای ئەڵێ قیر و بنێشت وە چییە؟ حەمە ئاغا وەرە وەرە. بەخێر بێی حەمە ئاغا. سپاست دەکەم. فەرموو دانیشە. ئێ مبارەکە خوا بە دایک و باوک گەورەی کە. سپاس خوا لێ ڕازی بێت. ئەڵێم فەراد ئاغا. ئێمە کەی بگوازینەوە ناو حەسارەکە؟ زۆر بیری کچەکەم و نەوەکەم ئەکەم. باشترە لێیان نزیک بمەوە. بێ گومان هەر ئەگوازنەوە، بەڵام تۆزێ کاتمان بەرێ حەمە ئاغا. حەسار زۆر قەرەباڵغە. شوێن نییە خۆشمی لێ بخەوم. بڕوام پێ بکە. ئاخر ئەگەر بە گوێرەی پێویست میواناریتان نەکەین، ناڕەحەت ئەبم. تۆ بە تەنیا بۆ هاتوویت؟ نا، ئەوەی ڕاستی بێ ئاغا ژن بەڵێنێکی پێ داوم، گوتی ئەگەر. ئەم بابەتە لەگەڵ ئاغا ژن حەل کە. جارێ تۆ ئەمانە بگرە بۆ خۆت، باشە؟ ئا، ئیتر با بە کەیفی تو بێم فەرات ئاغا. دەی بەڵام دیسان دێمەوە ها با بچم ڕۆژی و ناوەکەم بەخێرچی ببینم. فەرمە بڕۆ خواتەوە لە درێژکە ئەزانی ئاغاژن بەڵێنەکەی بەردەوام دو ئاخات وتی ئەگەر کوڕێکتان بوو بە قورسایی مناڵەکە زێرتان پێدەم نەک هەرە قورسایی ئێمە هەلە دووریشەوە ئاڵتونمان نەبینیوە با بزانن هەموو ئاغا زۆز نییە ها پێیان بڵێ من ئاڵتونم ئەوێ پێیان ئەڵێم بابا ها بە مەمۆش بڵێ بەبێتە لام زۆر بیریەکەم تۆش قسەکان لەبیر نەچێ ها. بڕۆدەی کاک باران چیتەوێ؟ ئەوە چیە بۆ بە سڵاو کردن دەڕۆی من چیم لێت کردوە. ئەی تۆ بۆچی لێرەیت؟ تۆ بۆ ناچی ماستاو بۆ ئاغا سارد بکەیتەوە؟ دەچمە ئەوێ بەڵام بۆ ماستاو سارد کردنەوە نا من ماستاوم بۆ کەی گرتۆتەوە تا ئێستا. ئەی کەواتە بۆچی دەڕۆیت؟ پێت وایە ئاغا دەیەوێت تۆ ببینێت بێ مێشک؟ ئاهەنگ دەگێڕن لە حەسارەکە. بۆچی؟ چونکە خوشکەکەم منداڵی بووە. چی؟ منداڵی بوو؟ ئا. بێ ڕەوشت. خوشکم بێ ڕەوش نییە خوشکم بێ ڕەوش نییە تێگەیشتی؟ ئەبێ ئەم ناڵە ناوێکی لێ بندرێت کەوا ناوەکەی گزارش لە شتێ بکات ڕاست دەکەیت دەبێ ناوێکی وای بێ کە گزارش لە زۆر شت بکە فەرادی خاڵم بیری لە هیچ ناوێ کردێتەوە نازانم بەڕای من دەبێ ناوی باوکمی لێ نێین، ناوی باپیری فەرهاد، حەسەن، کە خەڵک گوێیان لە ناوی دەبوو دەلەرزین. حەسۆ، بەڵێ بەڵێ، ئەمە کاریگەرە. ئەبێ بە خاڵم بڵێین. بەرڤان چییە؟ بۆ گریت؟ ئەو هەمۆشتە ڕوو ئەدات تۆش تەنها خۆیتەوە هەرچێک ئەڵێن ئەڵێ بەڵێ ئەمە تۆ نیت لە هەمان چاکتر ڕفتارم لەگەڵەکات چاک لەم تێگات ئەی من کێ لە من تێبگات من چیم پێم ناڵێیت چی ئەکەم لەم حەسارە. پێم وتیت با لێرە بڕۆین وتت ئەمە قەدەرە شتێک لە ناخت پێ وتیت لێرە بمێنەرەوە ئێستا هەردووکمان وەگۆین کە بە زیندوی لە گۆڕم دابین من باشە تکایە بم بەخشە. کەسم نییە لەشی تۆ ڕەبم تۆ هەموو کەسێکمی هەموو کەسێک تۆ شەموو شتێکم نی ئێستا شکاتمان بەدەستەوە ماوە چێڵیت من و تۆ تەنها من و تۆ دوورەکەوینەوە ها بێریڤە شوێنێکە کەس نەمان ناسێت شوێنێکە کەس نامان ناسێت کەم ناومان نەبێت ینی مردوین نەمردووین زۆر خەڵک هەیە ئاوایە ئەوان مافی ژیانیان نییە هەیەە هەڵبەت مافیان هەیە با لێرە بڕۆین با بڕۆین حەقی تۆ بوو ئەڕۆین بێریڤان ئەم شتانە تۆزەکەێور ببنەوە ڕاکەین جانەکەم هیچ کەسێک نامان دۆزێتەوە وا دیارە باسی شتێکتان دەکرد. داوای لێبوردن ئەکەم. گرنگ نییە. دانیشە. ناوێکمان بۆ منداڵەکە دۆزیوەتەوە. ڕاستە، منیش زۆر بە دڵمە. بەڕاست؟ چییە؟ حەسەن، ناوی باوکم. ئەو پیاوەی کە عەشیرەتەکەمانی بەم هێز و دەوڵەمەندییە گەیاند. کە باوکی خوالەخۆشبوو زیندوو بوو، بەڵایەک وەکوو چنار نەبوو. حەسەن، ناوی باپیرم. من باپیرم لە یاد نییە یەکێکی چۆن بوو؟ بێگومان یەکێکی زۆر باش بوو. حەسەن ها؟ تۆ ڕاچێ بێریڤان. نازانم ناوێکی خۆشە. با ئەمە باوکی بڕیاری لەسەر بدات. بەڕای من با دایکی بڕیار لەسەر ناوی مناڵەکە بدات. دایکی بڕیار بدا؟ بەڵام ناوێکی زۆر خۆشە خاڵە یعنی حەسۆ یعنی پیاو ماقوڵی تەواو دایکی ناو لە مناڵەکانێت ئەگەر من باوک بم و ئاغا بم ئەبێ ئاوا بێ. باشترینم ئەوێت خاڵە قەدەر هاوتای نەبێ جوانترین و باشترینم ئەوێت. باشترین یان گران دەوەستی کاک قودرەت تۆ بێگانە نیت بەڵام دیسان هەر گران دەوەستێت. پارە گرینگ نییە گرینگ ئەوەیە باشترین بێت. دانەیەک هەیە باشترینە بەتەمانی بیفرۆشم مادەم ئێوە وادەڵێن هی تۆیە. تەواو کەواتە پێکهاتین. ئیحسان ئەنێرم باوەری بگرێ. قابیلە بۆ بۆ دایکی ئەگری. ئێ دە کەواتە بیبە بێریڤان گوناحە. ئەی پورێ. دەی دەی تۆ بیبە ئەو خەوتووە سا دەی. تۆ ئاغاکی زۆر باشیت فەرهاد. بەڵام بەر لە نوێژی بەیانی بیێنەوە نەکەی لە خەو بمێنی باش پورێ سەرمانە بڕێت ناخەوم تۆ بڵێ بخەوم سپاس دەکەم بێریڤان سپاس دەیجانەکەم هێواش دەی خێرا کەن دەی دەی خێرا دەو شتانە بینێرە هەر شتێک لە شوێنی خۆی دابنێن گۆشتەکانە ناو بە فرگرەکە دابنێن دەی دەی دەی زوو بن بەجیایان دانێن کامانە تا هێنا بڕۆ شتەکانی دەرەوەش بێنن دەی خێراکە دەی خێرا خێراکەن تۆیت فەراداغا منم دانیشە دانیشە وتم با سەردانێکت بکەم باشیت؟ سپاستەکەم باشم ئاغا بۆ ئەو شتانەی بۆت کردووم سپاس. ئێ ئەمانە گرنگ نین هیچم نەکردووە ژیانتم تاڵ کرد بزانە هەوڵیەتی چۆنە؟ قەینا خۆ تۆ منت قەت نەویستووە منیش تۆم نەویستووە تۆ هیچ گوناهت نییە تۆ پیاوێکی باشیت حەیف کە بوویت بە ئاغا. واز لە ئاغاتی و شتانە ئەهێنم بە کەس نەڵێیت. واز دەهێنیت؟ ئێمە چیمان بەسەر دێت؟ تۆ خەمە نەبێ بەڵێن بێ تۆ ئاوا لێرە جێ ناهێڵم. سەیری مناڵەکە ناکەیت؟ سەیری کەم؟ ئا ئا سەیری کە تۆ مامی ئەویت ها سەیری کە سەیری کە چەند جوانە وەی وەی بۆسە با سەیری کەم بەسە هەرچەنە تۆزە لە مەمونە چێ جا بەڕاستی لە مەمونە چێ بەڵام مەمونێکی زۆر جوانە بەڵام مە مەمونە جوانە تووشی چی کێشێکی کردن ڕۆژن خان لە ڕاستیدا تۆ تووشی کێشەت کردم ئەها تۆ خۆ دوات دەوت کورە جێ بگرن لەوێ خۆتامەکەم نەزانن خوشکتان کوڕێکی جوانی بە ئاغا داوە ئێمە نەبووینە ئاغا چ قیمەتێکی هەبوو ڕوو بە کەس مەدەن تۆزە خۆتان بە شت بزانن هەر ئێمە بە کەم ئەزانن ئێستا سڕەی ئێمەیە کورە مەمۆ ئەوە بە هەژاریدا مەنیشە تۆرە بۆچی هەستاوی خەمت نەبێ دایە ئەرێ چم بۆ شایەک. شایە چی؟ شایەکی زۆر گرینگە دایە. شایەکە ئاغا داوەتمانی کردووە دەبێ حازر بین لەوێ. ئاغا ئێمەشی داوەت کرووە؟ دەبڕۆ دایە خۆت ئامادەکە. یەکەم جار تۆ دواتر من دەمرم یەکەم جار تۆ دواتر من ئەو ئاهەنگە ئاهەنگی ئێمە دەبێت دەبینیت خۆ فرۆشتن مانای چییە؟ ئاغاکان، ئاغاکان، گوێم لێ بگرن. لەبەر ئەوەی لە ڕۆژێکی ئاوا خۆش بە تەنیا جێتان نەهێشتین زۆر سپاستانەکەم هەموو لایەک بەخێر بێن عشرەتەکان و خانەوادەکان بۆ ئێمە زۆر گرنگن خێزانی هەریەکێک لە ئێوە مای شانازی ئێمەیە گەورەکانمان بەم شێوەیە چەندین ساڵە زانیارەکانیان بە ئێمە بەخشیوە. ڕۆژێک ئەم مناڵە تازە لەدایک بۆش گەورە بێ و شوێنی خۆی لەم ڕێچکە ڕەسە ناگرێت. هەموو کات بۆ عەشرەتەکان، بۆ گەورەکانمان و خانەوادەکانمان ڕێزمان هەیە. نابێ هەرگیز ئەمە لە یاد بکەین. بەڵام بەم بۆنەیەوە ئەمەوێ یەک شت لە یاد نەکەم. عەشیرەتەکان و خانەوادەکانیش مرۆڤ دایناوە. با مرۆڤ لە یاد نەکەین مرۆڤ لە سەرو عەشرەتەوەیە دووبارە سوپاسی هەمووتانەکەم. بۆسە بەسەوە چیکەی سڵاوتان لێ بێ ئاغاکان بەخێر بێ قدرەت سوپاسم دەکەم فەرموو سەرکەون خێراکە خێراکە وەرە کرێ فەرموو دەن شەخاڵە هەڵت خەڵەتاندم هاتووی بمان کوژی؟ تۆ شایسە ژیان نیت ئینجا منداڵیش لە ئاغا بوو منداڵەکە لە ئاغا نییە بەسە مێشکم تێک مەدا کوڕات کوژن ئەم کارە بۆ ئەنجێ نایەڵم هاتم یەکەم جار تۆ پاشا ئینجا خۆم دەکوژم گەر باوەڕم پێ ناکەی هەر ئێستا بمکوژە ئەوە منداڵی تۆیە ئاغا ئازانێت بێریڤانیش ئەزانێت. بەسە ئاخە دەزانێ دیارە من گێلم. مادەم باوەڕ ناکەی بمکوژە بمکوژە دەی دەی بمکوژە چاوەری چێکەیت بمکوژە ئەم منداڵە هی منە؟ هی تۆیە کەواتە تۆش هی منیت منیش هی تۆم کەواتە ئەم شەو لەگەڵم ڕادەکەین ڕادەکەین ڕۆژین خان هاتووە مناڵەکە بەرم چاوەڕێکە وەرە وەرە وەرە ئەو سری چیەکەیت؟ دوو ڕۆژە لێم تۆڕێت بێریڤان چی بۆ دیسان هەموو شتێکمان باس نەکرد چێتە ژووری ڕۆژین وەک باوکێک لە باوەشت گرت جامە چی تایە خۆ تۆ هەموو شتێکە زانیت وایە ئەزانم بەڵام ئیرەیم برد هیچ کاتێک ئەم هەستەم نابێت بەهۆی من تۆش ئەم هەستەت نابێت ئەی باسی مانەمان نەکرد باسمان کرد ئێمە ئەوان وێریڤان مافیەوەشمان هەیە وەک هەموو کەسێک تام نەخۆشەویستیمان وەربگرین هەرەوە نا ئەمە یانی چ بوورێ؟ ئەمە چ ڕەفتارێکە؟ لە پێش هەموو میوانەکان، هەموو عەشیرەتەکان ڕسوا بووین. گەر ئاغا بە ئاگەداری ئاغایەتی بێت، من ئەم سەوشۆڕیەم قبووڵ نییە، ئاغا بێ وا ڕەفتار بکات. تەواو خەلیل، هێور بەرەوە. منیش ئاگاداری هەموو شتێکم. ئەو زانکۆی لێی خوێندووە، ئەو شتانەی لێی فێر بووە، بووە هۆی لەدەستدانی زۆر شت بە ئەو. لەگەڵ دوژمنەکەمان، لەگەڵ قودرەتا ڕووبەڕوو سەما بکات. ئەمە لە عەشیرەتەکەمانەوە شێتەوە. زانا پورێ یا تۆ قسەی لەگەڵ بکە یانی خۆم قسەی لەگەڵ ئەکەم زۆری نەما بچم فیشەکی بنێمە ناو چاوانی قودرەتەوە هیچ چاوی لەسەر بێریڤان لانابرد هەر ڕەزیلی کردی لای خەڵک بە چ ڕوێکەوە چۆن وڵامی خەڵک بەمەوە لەبەر چاوی خەڵک سوک و ڕسوای کردم هیچ حەیام نەما تۆ شاپورێ بێریڤان جۆم لە گرێزانە چێڵێم حەزەکەم تۆ بزانیت منە شاو لەگەڵ بارانە ڕاکەم بارانی چی بۆچی ڕاکەیت ڕاکەینی تر باران هات لە ژوورەوەیە لە ژوورەوەی ژوورەیە هەموو شتێکمان بڕانوتەوە ڕاکەین دوایەتان کوژن ڕۆژین هەرچێ باب بێ ئێمە ڕاکەین دەی خوا حافیز گرد نمازاکە ڕۆژین وەرە وەرە وەرە مناڵەکەم دەرێ چێ بێریڤان با لە ڕێگانی هەنیەکە بەڕێتان بکەم دێستا بڕۆژوورەکەت کە لە پەنجەرەم داوەرنە دەرەوە دەی لێرەوە بڕۆن زۆر سپاس بێریبان خوا لێ ڕازی بێت چاکە تەرگیز لە یاد ناکەم ڕۆژین بۆ چرا ڕۆن زۆر بەترسیدا ناوانە ئەڕۆینە گوندی ماڵی خاڵی باران بەیانی ژەکسە بەرەو سووریا لە ڕۆین خوا یارمەتی دەرتان بێت بەخێرا بەرەوەی پاسانەکانتان بینێت بڕۆن دەی باشە بۆسە تۆزێ پشو بدەین زۆری ماوە کەمێتریش مادوو دەبین دەگەنە گوندەکە خاڵ و چاوەڕێمان دەکات شەو لەوێ منینەوە منداڵەکە بگرە باش تێڕاخەم باران مناڵەکە لە باوەشە زۆر جوانە ڕۆژین بەڕاستی ئەو مناڵ لەم نەچێت بێگومان نبینیت دەمی لووتی لووچکەکانی دەقاو دەقی تۆن. خۆ مە چای دیار نییە. دیار نییە چووکە خەوی دێت. وتم لە تۆ چێت و تەواو بێ نەبمەرێ. ئەو دایکەت بە قوربانە بێت. من ناوی لێ ئەنێم ڕۆژی دایکە بە قوربانە بێت ناوی چی لێ نیت؟ ناوی باپیرم بەرتان بەرتان یعنی چی بەرتان؟ بەرتان واتە وەستان لەبەر خۆر واتە ڕۆشتن بەرەو خۆر زۆر خۆشە بەرتان بسم الله الرحمن الرحیم بەرتان بەرتان بەرتان ئاخ بێریڤان. نۆشی گیانت بێ قودرەت. سوپاس پورێ. خێرەوە تۆنت دەخواردەوە. تۆزێک ناڕەحەتم. تۆزێک هەست بە تەنیایی ئەکەم لە ڕەشید هەندێک توڕەم شتێکی گرنگ نیە. تەنیا ئەوەندە؟ بیر لە هیچ تر ناکەیتەوە؟ لە چی تر پورێ؟ تێنەگەشتم. دڵ پیسیت لە فەرهاد کرد؟ نا پورێ بۆ دڵ پیسی لێ بکەم؟ کوڕێکی چوار چلۆ و نیوی بووە دڵت لێ پیس نیە؟ بڵێ ناومان بە جادووکەر و فاڵچی پیس کردووە. داوای لێبووردن ئەکەم پوورێ. مەبەستم ئەمە نەبوو. ببوورە. ئەمەت لە کوێ دۆزیوە؟ هێشتا تەڕە. هەرگیز جارێکی تر پێم نەڵێی فاڵچی. تەواو. وا ناڵێمەوە پوورێ. بەڵام ئەمە زۆر مەترسیدارە. ئێستا هەموو شتێک تێدەگەم. سەر کارە ڕەش. تەنیا بۆ بینینی بێریڤان چووتە لای ئەکسۆلییەکان. ئێمەشت بەدوای خۆتدا ڕاکێشا. نەخێر. چۆن بووی باشی ڕۆژین قاچم تۆزێشێ بەڵام باشم دەک قوربانێ بێ کەی ڕۆین بەدری خاڵم تۆزێکی تر دێت با من تۆزێ خواردن بێنم ڕاکان ڕۆژە ڕۆژ ڕای ئەو کچە زیسان ڕای کرد پەران من بەڕێم کرد چی؟ گەنیشە من ئەوانم بەڕێ کرد چی بۆەوە چێڵێن ڕۆژی خەم ڕۆژی خەر ڕای کردووە باسەوانەکان خێراکەن ئامادە بنە ڕۆین ئەم جارە گوێ لە خاڵم ناگرم و خۆمەی کوژم دەبێریڤەت خۆدا مادەکە ڕۆین زۆر درەنگە بەدری خەڵە هەر نەهات. وا دیارە شتێک ڕوویاوە بەڵام هەر یەت. ئەرێ دوێنێ شەو لە کوێ بوون؟ لە سەرەوە لە نۆبەت بووین ئاغا. بە هیچ شێوەیەک ڕۆژیتان نەدیت؟ نەخێر نەمان دیوە. برای پێم نەگوتت چاوێکتان بکەنە چوارچاو؟ دەی وەربن لەبەر چاوم. ئاغا ژن ئەبینم بەکر ئاغا. پێم باش نیە حەمە ئاغا. ئەرێ تۆ حەقت چیە؟ شتەکی تایبەتم هەیە مەوێ پێی بڵێم. دوایی وەرە حەمە ئاغا دوایی. تۆ حەقت نەبێ من ئەڕۆمە لای. بەکر لێی گەڕە با بێ. بەڵێنەکت بە من دابوو ئاغا ژن. مناڵەکە لە دایک بوو کێشی دیارە. خەو ناچێتە چاوم کەی ئەو زێڕانەم ئەدەیتێ؟ ڕۆژی منداڵەکەشی بردوو ڕایکرد حەمە ئاغا ئیتر زێڕ و مێڕ نییە ڕۆژینیش جارێکی تر نایەتەوە ئێرە. چی؟ ڕایکرد؟ ڕۆژین. مناڵەکەت بۆ ئەگەڕێنمەوە ئاغا ژن. ئەوەی ڕۆژین کردی کارێکی بەدڕەوشتە لە عەشیرەتەکەمان ناوەشێتەوە. ئەوە کەی ڕوویدا کەی ڕایان کرد دوێنە شەو دڵنیان بەرەو سجوو دەڕۆن ناتوان زۆر دوور کەونەوە مام و خاڵەکانم کوشتنی واجبە گەروانەبێت چۆن ئابرمان بپارێزین دەبێ یەکێک لێوەم کارە بکات مێردی کاکی براکەی یاخود باوکی دەبێ بیکوژێت خۆمان چارەیەکەین. بەو قڕانە دەستم کوێ ئەبێ بیکوژم ئێمەی ڕسوا کرد ئێستا ئەو چوار چلۆ نیوە زێڕە چۆن وەرگرم زێڕمێ لە دەست چوو تەنها ڕۆژیمانە دەست ماوە ئەگەر ئەویش بگرم ئەی کوژم. ناتوانم تۆزێ خێراتر بڕۆین خەمن نەبێ فریاکەوین ئش هەڵە دوا ناکەوین دەیان کوژە ئەو کارە دەبێت تۆ تاوایکەی ئەوە ناموسی ئێمەی کردە دوو پارچە ئەوە نەمێ تەماشکرد بە قوربانی سەری دەموچای کەس بکەیانە بم مەترسێ بەجێ پیانە کوژە کەس ناتوانێت دەستگیرت بکە ئەوەی ناموسی چوو بێ منم ئەبێت باجی ئەو کارێ بدات کە کردی هەستا ئێوەش لە دوور و نزیک حەقان نەبێت ئەوەش نی منە ئەگەر هیچێک سزای بدات دەبێ من بم بڕۆ دەی منەکە ڕۆڵێم دێ بڕۆن لە دۆڵەکە چاوەڕەتانەکەن سیقیان پێ بکەن بۆ خامیشلۆ کاریشان بۆ دۆزیونەتەوە با مناڵەکە ماوەک لای ئێمە بمێنێتەوە بۆ مناڵەوە هەموو ڕێگاتان پێ نابڕێ کە هەموو شتێک باش بووەتان دۆزینەوە مناڵەکە وەرەگرنەوە دەی دەی خێراکە بڕۆن هەموو شتێک باشە بێ ڕۆژین باوەڕم پێ بکە هیوادارم لە من باشتر ئاگەر لێ بێ بێریڤان زۆر بیریەکەم تەنها بیریەکەم خەمن نەبێ ڕۆژن باش ئاگاداری ڕۆن بەڵێنی ژەدەم کە بۆتی بێنم هینی تەوەنیا ئێوە خەمی ئێمەتان نەبێت ئاگاداری خۆتان بن و هەموو شتێک باشە بێت دەی دەی ئەمە دەی ئامانەتی تۆیە بێریڤان خەمن نەبێ ئامانەتی تۆیە ڕۆژین ئەمە بەرە باران بەڵێ ئاغا کورد بەکەم ئەگەر ئەمانەتی تۆ بێ بێلیبان خەمن نەبێت ئەمانەتی تۆ بێت هیچ شتێک ڕوون ناکەینەوە بێریڤان چۆن؟ ناچینەوە حەسار ئیتر ئێمەش ڕاکەین هەموو شتانە کۆتاییان هات هەموو شتێک باشە بێت ها؟ چەند مانگە بۆ ناهاتی چاوم هەر لە چیاکان بوو چیا و بەردەکان هەر وەکو خۆی بەڵام تۆ نەبووی بەردەوامە میزگەوە دەنگت بێ ئەگریام بە درێژایی شەوە گریام تۆ لە کوێ بوویت وتم من لەیاد ناکات. لە یادم نەکردووی ڕۆژین. هیچ لە یادم نەکردووی. لە بەندیخانە بووم ڕۆژین. نەمدەویستەوە بزانیت. بەندیخانەی چی؟ بۆ؟ لە یادتە؟ ڕۆژێکیان سەیری شەڕەکەی نێوان تۆ بێریڤانم دەکرد. ئەو ڕۆژە تێگەیشتم. بەرگەی ئەوم نەگرت. دەمزانی منت دەوێت. دەمزانی تۆ هی منی. کە قسە و قەسەڵۆ کەوتە گوندەکە ئیتر بەرگەم نەگرت. لە خەیاڵی خۆمدا نا. تۆ لەوێ بەرم و بتڕفێنم. هەر چاوەڕێی ئەوە بم ڕۆژێ بێیت و لەوێ بمفڕێنیت بەردەوام منیش هەوڵم دا سەری نەگرت گیرام. ئەو ڕۆژە چوومەوە گوند. لەگەڵ سەیدۆ چووینە سەر شاخەکە. لەو شوێنەی تۆم لێ بینی مەیمان خواردەوە. دواتر. سەرخۆش بووی بێگومان. گاڵتەیان پێ کردم. گوتیان ڕۆژینت لە دەست چوو. گوایە بووەتە ژنی ئاغا. جارێ کە موسا ناوی تۆی هێنا شێت بووم گولەیەکم پێوەی نا بێ ئەوەی بریندار بێت گیرام دواتر مامی ئەوان هاتنە نێوانمانەوە و سزاکەم سوک بوو ئیتر بەر بووم و هاتمە لات بزانە ئەویش برینداری کردم. تۆ شەی مزاخایت بە دوای ئێمەدا هاتوویت لای دەرمان خانێک ڕایگرا کەمێکی تر مناڵەکە خەبەریە بێتەوە ئەبێت مەمە هەندێک شتی تر بۆ مناڵەکە بکڕین دەرماخانە لەو بەرامبەرێ دەرڤان حەزەکەی مناڵەکە بدە من